ئەمڕۆ چواری پێنجی 2010 بە پشتیوانی خوای پەروەردگار لەگەڵ دەرسی هەشتەمە بین لە زنجیرە دەرسی دیدی نادینی واتە عەلەمانیەت لائیکیزم سکولاریزم یان سکولار لە باسەکانی ڕابردووە باسی ئەو زەمینەیەمان کرد کە کەنیسە بە حکمی خۆی بە دید و تێڕوانینی منحریفی خۆی تێکەڵ و پێکەڵی خۆی بە دیدی لێڵی خۆی زەمینەیەکی دیکتاتۆری بیرئاڵۆز دەسەڵاتێکی دیکتاتۆری، پێشێلکردنی مافی خەڵک، ڕووتاندنەوەیەکی زۆر، دوور لە مەنهەجێکی عیلمی، حوکمێکی زۆری ئەو خەڵکەیە کرد و لە مەدایەکی زۆر سەیری زەمەنە هەموو ئەوروپای خستبووە ژێر دەسەڵاتی خۆیەوە. لەبەرەوەی تەبیعەتی ئینسانیش وایە حەتمەن ئەو هەموو زوڵم و زۆریە قبوڵ ناکە، فترەیەک لەگەڵ یەڕوا ماوەیەک خۆی لەگەڵا ڕادێنێ بەڵام دوایی حەتمەن کە لە حەددا گەیشتە حەدێک کە ئیتر خەڵک پێویستەکە کە ڕوبەڕووی ڕابوەسێتەوە لە ڕۆحی خۆی بێزارە بێ بەرەو ڕووی ئەوەستێتەوە گۆڕ هەر گۆڕانکاریە کە بتەوێ لە ناخەوە بیگۆڕی پێویستی بەوە هەیە فکرت هەبێ سیاستت هەبێ ئەوەی لە ئەقلی باڵتنی خەڵکە پیرۆزە بیگریتە خۆ وزیان بە گەڕخەی سوود لە زەمنکەی بەرنامە و پلانێکت هەبێ بەپێی نەخشەیەک بڕۆی چاودێری بکەی قۆناغەکان دیاری بکەی بۆی بزانی لە استراتیژیەتی خۆتە کەیەگەیتە ئەو هەدەفەی کە دیاریت کردو ئەو زمینەی کە تەواو ئامادە بوو بوو لە مەدای ئەو چەندین ساڵە من لە مەدای 200 ساڵە ئامادە بوو بوو کە دژایەتی کەنیسەی وردەوردە لێوەشا بوو یەکەم جار خەڵک ڕەخنەی لە کەنیسە گرت لەسەری کوژرا هەر نەزەریەکی علمی و هێنایە پێشەوە سووتێنرا لەسەری یعدام کرا دوایی کەس نەوێرا هەندێ شت بڵێ هەندێک کەسی تر هاتنە پێش و ئەمجارە نەزەرەکان بەقوەتر گرتە خۆ کۆمەڵی خەڵکی تر ئەمجارە لە ڕووی مافی هاوڵاتیانەوە مافی خەڵکی ترەوە لە ڕووی دەسەڵاتەوە هاتنە پێش ئەمانە هەمووی زمینەیەکی ساز کرد بۆەوەی کە شۆڕشێکی گەورە ڕووبدا لە جیهانە کە پێوترێ شۆڕشی فەڕەنسی شۆڕشی فەڕەنسی شتێکی حەدەسێکی زۆر گەورە بوو یەکێکە لەو ڕووداوە کاریگەرانەی کە کاریگەری لەسەر هەموو گۆڕانکاریەکانی مێژوو هەبوو بە تایبەتی لە ئەوروپا و هەتاکو ئێستاش طبعاان بەردەوامە کڵێسە هەرەوە نەنەبوو بە ناوی خواوە حکومەکە هەرەوەش نەبوو کە بە ناوی خواوە جەهنەمی بۆ خەڵکی دیاری کردووە بەڵکو هەر بە ناوی خواوە خۆی کردبوو بە گەورەترین مەلاکی سەر ئەرز گەورەترین دەرەبەگی سەر ئەرز بوو مەسیحەکان لە تێکەڵبوونیانە بە مسلمانان لە شەڕیانە لەگەڵ مسلمانەکان لە ئەندەلوس مەدای 200 ساڵ لە قودس تێکەڵبوونیان لە ئەندەلوس تیجارەتیان لەگەڵ قرتوبە و ئیشبیلیە تیجارەتیان لەگەڵ سقلیە و شوێنەکانی تری دەریای سپیناوە ڕاست تێکەڵاوبوونیان وردە وردە هەروەها فەرەنسا کە نزیک بوو لە خەتی مسلمانان و تەماس لەگەڵ مسلمانانە دوور بوو لە ڕۆما و پاپا تا ڕادەیەک ڕوحێکی تەحڕڕیشی زیاتر تیا بوو کە ئازادی خوازانە بتوانێت بجمێ ئەمانە هەمووی کاریگەریەکیان وا کرد کە زەمینە لە فەڕەنسا ملائمتر بێ وەک لە ئەڵمانیا هەروەها وەکو کە لە ئیتالیا هەیە هەرچەن ئەوانەی ئەندەلوس ئیسپانی و پرتوغال وردە وردە زیاتر ئەو ئیسلامە بەسەریانە وەکو سیستمێک هاتبوو وەک نەریتێکی کۆمەڵایەتی هاتووە بەرچاویان وەکو دید و تێڕوانینێکی زۆر ڕۆشن و فکری بە قووەت وەکو بزاوێکی علمی وەکو بزاوێکی علمی زۆر بەهێز شارستانەتێکی دروست کرد لە زمانی عبدڕحمانی سێما لە ئەندەلوسا گوند نەمابوو مەدرسەی تیا نەبێ ئافرەتێکی وەکو لوبنە فەیلسوف کیمیازان مامۆستا لە جامیعی قورتوبە کە ئافرەتێکی مسلمان قورتوبە یەکەمین جامیعی هەموو ئەوروپا بوو یعنی لەو سەردەمەیە کە ئافرەتی مسلمان مامۆسای جامیعە بوو لە گەورەترین جامیعی هەموو ئەوروپایە لە قورتوبە ئەوروپاییەکان لەو پەڕی تاریکی هەبوون و کوڕی پاشاکان بەرامبەر دەرەبەگایەتی دروست بوو فەلاحەکان کردیان جوتیارەکان شۆڕشێکیان کرد بەڵام ناجح نەبوو هەرچەنە شۆڕشەکە خۆی ناجح نەبوو بەڵام دائیمەن وەکو هەموو سەتایی جورئەتی گۆڕانکاری وەکو هەموو سەتایەک بۆ ئەوەی کە شۆڕشێ دروست ببێ پێش هەموو شتێک ئەوە ئەفەوتێک کە پێوترە گرەی دەروون کورت پێڵە زاتیشکێ قسەیەکی جوانیشە زاتی ئەشکێ تەبعەن مەبەستی ئەوەیە ترسی ئەشکێ وەکو یەکێ ناوێرێ بچێتە ئاوەکەەوە یەکەم جار کە فرێ دەنە ناو ئاوکە واگایان لێ بێ وردە وردە ئەڵێن زاتی شکا یعنی جورئەتی بۆ دروست بوو کە بتوانێت ئەو عقدەی لە دڵیا بوو دەرچوو کە لە علم نەفسا پێڵێن عقدەت الخوف شۆرشی ئەم جوتیارانە کە بوو هەرچەنە سەرکەوتو نەبوو بەڵام ئەو گرەی دەرونیەی بۆ کردنەوە زاتیان شکا جورئەتیان بۆ دروست بوو کە بۆ یەکەمین جارە خەڵکێکی شۆڕشگەڕ بتوانێت دژی کەنیسە ڕاوەستێ ئەمانەی کە ڕاوەستان بەرامبەر بە کەنیسە بەو سیفەتەی کە دەرەبەگە و دەسەڵاتدارە و دیکتاتۆرە نەک بەو سیفەتەی کە نوێنەری دینەکەیە چکە لە ناو جوتیارەکانیشە قەشە وردە قەشەکانیشی تیا و زۆر لە سەرکردەکانش قەشە بوون کەنیسە هەرەوەندە نەبوو کەەوە ڕێ لەو کەسانە بگرە کە بەرچاو ڕوونە بوون ئەوانەی تەماسیان لەگەڵ مسلمانان گرتبوو زیاتر چاویانە کرایەوە هەرەوە نەمن نەبوو ڕێگای نوری ئیسلامەتەکەیان لێ بگرێ بەڵکو ئەو ئینجیلەی خۆشیان کە داوای سینە فراوانی و لێبوردەیی و ئامۆژگاری کردنی خەڵکەکە ئەوانەشیان خستبووە کەنارەوە لە شوێنی ئەو کۆمەڵی خەڵکی ئەکلیرۆس پیاوانی کەنیسە دڵڕق دەوڵەمەند سەخت دروست بوو بوون کە دەسەڵاتێکی زۆر خەیاڵیان بە خۆیان دابوو و هەرچی کەسە لە ڕێیانە ئەوەستایەوە بە ناوی خواوە بە گەورەترین و خەتەرترین و دڕندەترین شێوە ئەیان هەنایە ژێرباری ئەشکەنج لەم جیهانی مەسیحەتەیە بوو کە خەڵکی هەمووی بوو بوون بە کۆیلە مسکێن و دەرەبەگایەتی لەوێ بۆ وڵاتی ئێمەش هات تەنانەت ئەو تەبریرانەی کێچێکی وەکو قدیس تۆم الاکوینیش تەفسیری کردەوە هەمووی هێنابوویەوە سەر ئەوە ئەیوت ئەم خەڵکە ئێستا کە کۆیلەن بە سەبەبی هەڵەکەی ئادەمە وەکەئەنەما ئیکلیرۆز پیاوانی کەنیسە یان دەرەبەگەکان یا نوبەلاکان نەجیبزادەکان کوڕانی پاشاکان و پاشاکان کە ئەنەما ئەوانە کوڕی ئادەم نین لە جنسێکی ترن ئەم هەڵەیەی سیدنا ئادەمە بێ ئەم خەڵکە داما و ڕەش و ڕوتە تەحملیکە ئەوەش یەکێکە لەو شێوە خوار و خێچانەی کە هێنایان بۆ وڵاتی ئیسلام کە گوایە مە قەدەرە پێویستە سەبری لەسەر بگرن هەروەکو کە قادیانیەکان لە هندستانە بڵاویانە کردەوە مە قەدەری ئەم ئومەتی مسلمانەیە کە ئینگلیز بۆی هاتووە و حکمیەکە ئینگلیزیش کە ئەهلی کتابن باشترن لە زۆر لە مسلمانان کە زاڵمن کەوابوو ئەمە قەدەری خوایە با پێی ڕازی بین ئەمە جۆرەکە هەمووی لە تەخدیرکردنی خەڵکی وێلز کە هەروەکو وتمان یەکێکە لە مێژوو نووسە گەورەکانی ئەوروپا ئەڵێ شۆڕشی جوتیارەکان شۆڕشی میلەت بوو شۆڕشی گەل بوو شۆڕشە بوو بەسەر کەنیسەیە بەڵام شۆڕشێکی دینی بوو خۆی لە خۆیە ئەوان هەموو بەرهەڵستکاریەکەیان کە دەربارەی کەنیسە ئەیان کرد لەبەر ئەو ڕەوشت خراپی و ئەو بەدکاری و دیکتاتۆریەی بوو کە ئەیان کرد بۆ ئەوەی خۆیان لەو ڕقابە دینەی ئەو قوتارکەن ڕزگاریان ببێ نەک لە بەرەو لە دینەکە ڕقیان هەستا بێ ئەوان ئاعترازیان لە خودی پاپا ئەگەر بەو سیفەتێک کە سەرۆکی ئەم جیهانە مەسیحەیە کە پێویستە لە پێش هەموو کەسەکە خزمەتی فەقیرەکان بکە وەکو سید نائیسا کردوێتی بەڵام پاپای ئەو سەردەمە وەکو وێل زەڵێ لە گەورەترین دەوڵەمەندەکانی سەر ئەرز بوو لە جیاتیەوەی کە زەعیمێکی ڕۆحی بێ پاشاکانی ئەو سەردەمە توانی بوویان لە ڕێگای ئەو هەموو دەرەبەگەو کە دروستیان کردبوو وەکو شێوەیەکی ئیداری ناوچەکانیان هەمووی لەتلت کردبوو دابوویانە دەست ئەو دەرەبگانە هەروکو ئەو کەسانەیە گەر بیستوێتیان لە بابوو بە پیرانی خۆیانەوە چۆن لەو منطقانەی ئێمە ژوا بوون لە کوردستانی ئێمەشا لەو فترەی 1970 ساڵەی ئەخیرە کە ئینگلیز هاتە وڵاتانی ئێمە ئەوانی ژوایان لێ کردبوو سیستمی دەرەبگایەتەکەیان هێنا بوو ئەمە وای کرد کە کۆیلە زۆرتر ببن زەریبە لەسەر شانی خەڵکی زۆرتر ببێ پاشاکان زیاتر بتوانن خەڵک بچەوسێنەوە ئەوانەی لە مرکزی قەرار بوون لەسەرێ زیاتر بتوانن دەوڵەمەندتر بن دەسەڵاتتریش بن بەڵام ئەمە هەروانە ئەڕۆیش وردە وردە گۆڕانکاری تر هاتە پێشەوە دوایی چرخی چواردەهەم کە ئەو شۆڕشەی جوتیارەکانی لە فەڕەنسا تیا بوو خەڵکانێکی تر هاتن ئەم جارە هەروکو زۆر جار ئشارەتی پێدەین لە 1570 مارتن لۆثەر هات و مەذهبی پرۆتستانتی دروست کرد و کتێبەکەی بڵاو کردەوە اینجا کاڵفن هات هەر یەکێک لەمانە پاڵنەرێکی تر بوون بۆ گۆڕانکاری گۆڕانکاری فکر ئازادبوونی فکری و ئازادبوونی مافی ئینسان لەم دەسەڵاتی دەرەبەگایەتی و کڵێسە و پاشاکان ئەمانە بە شێوەیەکی گشتی ئەو پیرۆزیان تەزعیفە کرد کە بە دەوری کەنیسەوە بوو و هەروەها گۆڕانکاریەکی جەوهریان خست بۆ ناوە هەر لەم کاتەیە ئەبینین چاپخانە دروست بوو بوو کۆمەڵە گۆڕانکاری دروست بوو بوو باروت کەشف بوو بوو خەڵکی ناو شارەکان وردە وردە چینێکی بۆرجوازی دروست بوو بوون کە سەتای دروستبوونی سرمایهداری بوو سرمایهدارەکان تەمانەوەی کە مارکە زۆر لێکی داوەتەوەکو قۆناغێکی حتمی ئەو باسیەکە بەڵام شتێکی حتمیش نییە چونکە تۆ گەر بگەڕی بۆ نمونە تاریخی هندستان بخوێنی لە مەدای دوسێ هزار ساڵە ئەوە نابینی چکەوەی لە هەندستانەی بینی ئەو چینایەتە چینایەتەکەی مارکس نییە کە ئەوەی ڵێ ئەو لەسەر چینایەتێکی دینی تەوزیع بۆ تۆ بۆ ئەوانەی براهما هەروەها مهراجاکان و هەروەها ئەوانی تر ئەوەی کارل مارکس کە باسێکە تەمان حتممە لەو سەردەمە شاوا بوو لەو چرخانەی پ و شانزە بەدووە وردە وردە کۆمەڵە خەڵکێکی برجوازی لە شارەکانە خبووبوون بە خاوەن نفوز و پارە و دەسەڵات کرێکارەکان بووبوون بە ئەنساریان خەت و نفوزێکی تر لە شارەکانە دروست بوو بەرامبەر بە دەرەبەگەکان و خەتی دینی و خەتی پاشاکانیش تا ڕادێکی زۆر کۆمەڵگەکە بوو بوو بەوەی کە وردە وردە سەتای دروستبوونی مرکزی قوەتی تر بێ لەو دوو مرکزی قوەتە زعیف کاتەوە کە پاشاکان بوون لەگەڵ مرکزی پاپا ئەمانە هەمووی وای کرد کە ئەو فەسادە سیاسی کە دروست بوو بوو هەروەها ئەو وێرانکاریەی لە بنەمای ئابووریە لە فەڕەنسا دروست بوو وای لە هاتکێکی چوەکو کالۆن کە وەزیری دارایی پاشایەتی فەرەنسا بوو ساڵی 1970 نەتوانێ ئەو حکومەتە کە پێویستی بە پارەیە ئەو عجزەی کە هەی بوو نەیەتوانی بە واریداتی خۆی هیچ شتێکی ترپیاکە مەجبور هات زەریبەی زیاتر خستەوە سەر خەڵکی بە تایبەتی سەر ئەو چینە چەو ساوانەی خواروتر ئەمەش ئەوەندەی تر ئەمەش ئەوەندەی تر خراپەکاری تری لێ پیا بوو گرانی لێکەوتەوە برسێتی لێکەوتەوە ڕەشببینی و بێ ئومێدی لێکەوتەوە ئەخلاقیاتی خراپی دزی و جەردەیی لێکەوتەوە ڕێگرتنی لێبەوە ئەمە وای کرد چینی پیاوە دینیەکان و چینی ئەشرافەکان لە نەجیب زادەکان لە دەرەبەگەکان زیاتر دەسەڵاتێکی بە قوتریان هەبێ و باڵیان قورستر بکەوێتە سەرشانی خەڵکەکە ئەمانە هەمووی وای ئەکرد کە کابوسێکی تر لەسەر خەڵکەکە زیاد بکە هەتاوەکو ئەم جارە هەر گۆڕانکاریە کە ئەبوو جوتیارەکان لە پێشەوە ئەبوون برجوازیەکانی ناوشاری تیابوو هەروەها وردە قەشەکانی خوارەوەشی تیابوو تا نەتیجەتەن وای لێ هاات ئەو هەموو قەسابخانەی کە کەنیسە دروستیە کرد ئەو هەموو کێبرکەی کە ئەی کرد نەیتوانی خۆی ڕابگرێ بەرامبەر بە ئەو هەموو شتێک کە ئەکرا ئەمە هەمووی وای لێ هاات کە ئیتر دەسەڵاتی کەنیسە بکوش ببڕ بکەوێتەوە سەررجانی خەڵکەکە بەڵام خەڵکەکە هەر گۆڕانکاریەکانیان بەرو زۆرتر هاتە پێش تر چونکە لەلایەکەوە علمە هاتە پێش لەلایەکی ترەوە فکرە هاتە پێش لەلایەکی ترەوە فکرێکی سیاسی ئەهاتە پێشێ بۆ ئەوەی زمینە دروستکە لە نێوانی خەڵکەکە و دەسەڵاتە لە یەکتر زیاتر حاڵی ببن کە ئەوان هەست بەوە بکەن ئەمانە ڕعەتی ئەوانن ئەم ڕعەتەش هەست بکەن کە سەر بەو حاکم و دەسەڵات دارانن بەڵام پەیوەندیەک لە نێوانیانە هەبێ لە سەرساسی ماف دروست بوو ئەو دیدە فەلسەفی کە کەنیسە ئەیڵێ وردە وردە ئەم فەیلەسوفە تازانەی کە هاتبوونە پێشەوە زۆر شتیان هەڵگێڕایەوە بەجارێ وردە وردەوای لەها لە دوای شۆرژی فەڕەنسی ئەمانە هەمووی تەمهیدێ بوون سەتایەک بوون بۆ ئەوەی کە بۆ یەکەمین جار لە ئەوروپایە شۆڕشە دروست ببێ یەک پارچە هەموو شتەکان قڵب بکات و دەوڵەتێ دروست ببێت جمهوری بێ لادینی بێ لەسەر ئەساسی دید و تێڕوانینێکی فەلسەفی دروست بێ بە ناوی گەلەوە حکومکە نەک بە ناوی خوا ئازادی دینداری بخاتە کەنارەوە لە جیاتی ئەوە ئازادی ئاعتقاد بێنێتە پێشەوە کە خەڵک خۆی حڕ بێ کاثۆلیکی پرۆتستانتی یا بێ دینە هەموو ئازادیەکانیش مافەکان بکەوێتەوە سەر ئازادی خەڵکی ئازادی کەسایەتی خەڵکی لە جیاتی ئەوەی کە ئەخلاقی دینی باڵبچێشە بەسەر خەڵکیە پاشان لە هەمووشی مهمتر ئەوە بوو دەستان خۆش دەنگ دێ ئێستا وا خێرتان بنووس دەست خۆش ئەمانە هەمووی کارێکی وای کرد کە بۆ یەکەم جار لە مێژووی ئەوروپایە شۆڕشێک دروست ببێ یەک پارچە لە ڕەگ و ڕیشاڵەوە هەموو شتەکان بێنێتە پێشەوە بیانگۆر دەوڵەتێکی کۆماری دروستکە لادینی فەلسفەیەکی هەیە لەسەر حکمی شعب بە ناوی شعبەوە بە ناوی میلەتەوە حکومەکال نەک بە ناوی خوا ئازادی تەدەیون دینداری بک بە ئازادی ئیعتیقاد، لە دیندارێکەش دەریکە، کە مەرحەلەیەک بوو پێشتر ئەیانوت خەڵک ئازاد بێ لەوەی بێ بە پرۆتستانتی یا کاثۆلیکی، بەڵام شۆڕشی فەرەنسی وتی ئازاد بێ لە بێدینیش. هەروەها مافی کەسایەتی ئینسانەکان، یەکسانی ئینسانەکانیش هەمویان وەکو یەک وابن. ناشێ پاپا گەورەتر بێ لە خەڵکی تر. ناشێ پیاوانی ئەکلیرۆس گەورەتر بن لەو جوتیارانەی شۆڕشەکەیان کردووە. نابێ هیچ دەرەبەگێکیش گەورەتر بێ لە بورجوازیەکی ناوشار پێویستە ئەمانە هەمووی بنووسرن وەکو دەستور بۆ یەکەمین جاریش بوو دیسان لە ئەوروپایە دەوڵەتێ دروست بێ لەسەر ئەساسی ئەوەی کە دەستورێکی نووسراوی هەیە ئەکەوێتە بەردەستی خەڵکی نەک بە بڕیارەکانی کەنیسە حکم بکرێت ئەم شۆڕشی فەڕەنسیە کە هاتە پێشەوە کۆمەڵی ئیشی زۆر مهمی کرد لەو سەردەمەی کە ئەمان هاتنە پێشەوە جەمعیات دروست بوو تەوان لە سەرتاوە بە ناوی حیزبایەتی نەبووکو جمهوری وەکو جەمعیات بوو بۆیە ئەگەرە و کەسانی کە تاریخی نوێی وڵاتانی ئێمەشیان خوێندۆتە لە مەدای 150 ساڵ بە دواوە لە سەرەتای کە دروست بوو جەمعیات هەبوون جەمعاتی اتحاد و تەرەقی جەمعیاتی مصر الفتا جەمعیەتە کوردیەکان پێ ساڵ لەمە و پێش خۆی بوون ئەوانەی تر کە دروستە بوون بە ناوی جەمعیاتەوە دروستە بوون کۆمەڵە بوون ئنجا دوایی وردوردە سیمای حیزبیان زیاتر بەرکەو لەبەرەوەی دیموکراسیەکە لە ئەوروپا زیاتر گونجا سڵحا و هەر بۆ ئوسلوب و شێوازی کارکردنەش هات و بۆ وڵاتانی مسلمانان ئەم جارە تەماشاکەین جەمعیەتەکان هاتنە شوێنی ڕاهیبەکان و ڕاهیباتەکان سەرۆت و سامانی کەنیسە هەمووی ئلغا کرایە لە شوێنی ئەو ئەو قاف دروست بوو ئەو وەزارەتی ئەو قافێک کە ئێمە ئێستا هەمانە لە وڵاتانی مسوڵمانانە ئەوە ئاساری حکومەتی سێەمی ئیدارەی فەڕەنسیە کە ئەملاکی کەنیسەی هەموو خستە بەردەستی خۆی و ئەوقافێکی بۆ دانا و پاشان ئەو قەشە و پیاوانی ئەکلیرۆسی هەموو کردەوە بە مۆزەفی ئەوقاف تعلیماتیشی لە حکومەتەوە بۆ ناردن نەک لە پاپاوە بۆیان بێ هەروەها محاربەی هەموو عقیدە دینیەکانی بە شێوەیەکی علەنی کرد و لە یەک شەوێکە ڕۆبسپیر کە یەکێ بوو لە قەسابەکانی شۆڕشی فەڕەنسی بە یەک شەو چل هەزار قەشەی کوشت وا دژی دینەکە ڕاوەستانەوە بە شێوەیەکی وا توند و تیژ کە هەرچی کەسێ سیمای دینی پێوە بێ بخرێت بدرێتە بەرشەق هەرچی کەسێک کە دیاردەیەکی دینی قوبولکە لە مشتەماکەیە ئەوەندە بە چاوێکی سوک و زەلیلەوە تەماشای بکەن کە بڕوا زۆر گۆشەگیر بکەوێت ئەمە وردەوردە وایە کرد کە ئیتر فکرێکی لادینی دروست ببێت ئەو گۆڕانکاریانە کە لێرە باسییانەکەین و عادەتەن ئەڵێن ئەمانەی کە بوون بە هۆکار بۆ ئەوەی کە ئەم دیدی بێدینیە دروست ببێ لە ئەوروپا پێش هەموو شتێک ئەو زمینەیە کە لەوێ دروست بووە پاشان برانی بە ڕزم زۆر جار تاکیید لەوە ئەکەینەوە هەموو جارێکی شتیکراریکەینەوە باشە بۆی باش گوێ لێ بگرین و تێ بگەین لێی هەموو ئاوا هەستی پێەکەین کە ئەم ئەلمانیەتە لە مەدای سەد ساڵە بزاوێکی گۆڕانکاری کۆمەڵکاری ناو کۆمەڵایەتی ناو کۆمەلگە ئەوروپاییەکە بوو وەکو ئەم ڕەزا قورسە نییە کە هێنراوە بۆ وڵاتی ئێمە احتیلال ئەلەمانیەتێکی چەکداری مخابراتی داوەتە دەست حاکمێکی ڕەزا قورس ئەوەی سەپێنێ بەسەر خەڵکە بۆیە ناچەسپێ سە و قسوور ساڵە میسر ئەلمانە بەڵام هەتاکو ئێستا ناوێرە دەستی شلکە لە ڕووی هیچ ئیتیجاهێکی دینی چونکە بە تاقی تەنیا ئەزهرە توانێ مواجهەی حکوومەت خۆی بکات لە کاتێکە ئەزهر دەستگایەکی دینیە نەک طبقاتی وەکو ئەکلیرۆسەکەی ئەوروپا بۆیە ئەو علەمانیانەی وڵاتانی ئیسلام جوراتی ئەوەیان نییە بزوتنەوەیەکی گۆڕانکاری کۆمەڵکاری دروست بکەن هەتاکو ئێستاش کە لەسەر سڵتەن وەکو پارتی وێچێتی ئەشێ دژی ئیسلامەکە بن بە ناوی تیرۆر بە ناوی ئێڕەها بە ناوی تر بەڵام قەت جورئەتی ئەوە ناکەن بەرامبەر بە خودی ئیسلامەکە بوەستنەوە ئەو وەختەی کە ئێمە لە زیندانەکانین ئەوان لە سەر تەلەفزیۆن لە قەفەسی ئیتیهامان دیفاع لە خۆیانەکەن و ئەڵێن ئێمە کافر نین ئەڵێن ئێمە مسلمانین ئێمە باوەڕمان بە دینەکە هەیە ئێمە باوەڕمان بە ئیسلام هەیە ئەمە سەرکەوتنێکی گەوری ئەم ئیسلامەیە بەڵام ئەو سەردەمەی کە لە مەدای 500 ساڵی ڕابردوو لە ئەوروپا خەڵک بە جورئەتەوە ئەهاتە پێشوەی من باوەڕم بە دینەکە ئەسڵەن نییە باوەڕم بەوە نییە کە خوایەکی خالق هەبێ ئادەمی دروست کردوێ بڵێ لەو درەختە مەخۆ ئەوە درەختی مەعریفەیە بەڵام ئەو بڕوا لێی بخوا لەبەرخوا غەزەبی لێ بگرێ بینەرەتە سەر ئەرز شەڕ و شۆڕی تیا دروست بێ خراپەکاری ببێ ئەجا دوایی خوا کوڕەکەی خۆی بنێرێتە سەر ئەرز نەعوزوبیلا هەڵواسرێ بەدارە تعزیب بدرێ بەو شێوە ناڕەسەنە لە بەرخاتریەوەی کەفاەتی گوناحەکەی باپیر و کەفاەتی خەڵکی بخاتە سەرشانی خۆی ئەم دید و تەسەورە دیدە لێڵە ئەم فەلسفە وشکە ئەم شتێک کە زۆر دوورە لە هەموو شتێکی عقلەوە لە هەموو شتێکی علمیەوە ئەم خەڵکە ئاوا بەرەمبەری وەستایەوە لەسەر ئەو ڕەزا قورسەی کە کەنیسە هەیبوو ئەو دەسەڵاتە دیکتاتۆریەی کە هەیبوو ئەو پارە دزین و ماشینەوەی کە هەیبوو ئەو بەهشت فرۆشیەی کە هەیبوو ئەو تهدیدکردنی عمری ئەرز کە ئەی و 4 ساڵ لەمە پێشە تهدیدکردنی سەرچاوی ئاوی نیل کە ئەیول لە بەهشتەوە دێ ئەمانە هەمووی خورافاتێک بوون هەمووی ئەو سەرزەمینە لە سەردەمانێکی شابوون کە عالمی ئیسلامی لە ئەوجی قوتیا بوو برانی بەڕێزم بزەبت لەم سەردەمەی کە من ئێستا باسیەکەم عالمێکی زۆر گەورەی وەکو ئە زەهراوی زۆر حەزەکەم بیخوێنەوە لە لای خۆتان ناوی بنووسن دوای لە گوگل لێدەن ئە زەهراوی یەکێکە لە علەما بەڕێزەکانی ئەندەلوس مسلمان دکتۆر تەسەور کەن ئەو کاتە عیلاجی سەرەتان عیلاجی نەک سەرەتان عیلاجی غدەی دەرەقی کردووە عیلاجی مەمکی ئافرەتی کردووە بە هەڵکێشانی ئەو لوەی کە لە بن جەواڵی کێشاوەکو ئێستا کە عیلاجی سەرەتانی مەمکی ئافرەتانە کرێت ئەو سەردەمانی کە ئەوان لەو جاهلیەتەیە بوون ئەو سەردەمەی ئەوان لەو دڵڕقیە بوون لەو تونندوتیژیە لەو تاریکستانیە لەو زڵمستانیە بوون ئەهلی ئیسلام لەو پەڕی حەزارەت و قوت و نفوزیا بوو چونکە ئەم دینە لەسەر ئەساسی عقل و علم پێشەکەوێت ئەم دینە خەڵک خەڵکانێکی ئاقل باشتر لی تێگەن دیندارێتی پیاوی ئاقلە توانێ زیاتر خزمەتی کۆمەلگەی بەشەرێتەکە بکە و ئەو کەسانی کە زانان زیاتر پێی بەم دینە ئەبن ئەم قورآانەیەک قورآانە هەرو قورآانێکە بۆ محەممەد هاتبوو عليهەی سڵات وسلام ئەم پێغەمبەرەی ئێمە خۆی بوو بە حاکم بەڵام ئەو پێغەمبەرەی ئەوان کە پێغەمبەری ئەمەشە سید ناعیسا بە ئارامی قسەیە کرد زمانی ئەو ئارامی بوو ئینجیلێک لەسەر ئەرزانەماوە ئارامی بێ 1970 ساڵ دوای خۆی ئینجیلەکە نووسراوەتەوە ئینجیلی یۆحەننا کەسیش نازانێ یۆحەننا خۆی چێ ئەم چوار ئینجیلێ لەبەردەستیانایە هەر یەکە بە لە ئاستی خۆی بە زمانی خۆی خوێنێتەوە بەڵام قورآن یەک قورآانە لە هەرچی سەراسەری زەمینە هەر کەسێ مسلمانە بێ لە هەر قەومێکی دواکەوتوی ئەفریقی بێ لە گوندێکە یان لە ناوڕاستی بەریتانیا و پاریسا بێ لەندەن و پاریسا بێ هەرە بێم قورانە بە عەربی بخوێنێت ئەمانەی کە لەو سەردەمەیەوەها ڕوویاندا گەرێمە بە دیقەتەوە تەماشا بکەین ئەبینین چەند شتێک ئەم زمینەی یەکجاری بەو شێوەیەوە دروست کرد دوایەوە پاڵنەرەکان و هۆکارەکان وەکو مقدمات و نەتائج شتێکی تەبیعی بوو کە یەک پارچە کۆمەڵگەی ئەوروپایی وەها هەڵگەڕێتەوە لە دینەکە کە لە مەدایەکی زەمەنی زۆر کورتە هەمووی ملحید دەرچێ هەمووی ببێ بە مسقۆف و بێدین دەرچ ئەوەی کەوای لێکرد پێش هەموو شتێک ئەوەیە کە فکرێکی لادینی هاتە پێش فکری لادینی فکری نادینی یەک پارچە سەردەمانی کە پێوترێ عسرە تەنویر بە سەرۆکایەتی یەکێک ناوی دیدرۆ بوو ئەمانە دژمنکاری دژمندارێتیەکی زۆر سەرسەخت و کە لە ڕقی دینەکەیانە کرد لەبەرەوە هەرچی شتێک ئەوان نووسیویانەتەوە لەو دایرەت المەعاریفەیە ئێستاش مەوسوعی علمی فەڕەنسی کە تەماشای بکەیتەوە دائرەی معاریفی فەڕەنسی یعنی ئینسیکلۆپیدیای فەڕەنسی تەماشا بکەیتەوە پێناسەی بۆ دین زۆر غەریبە ئەڵێ لە 1970 پێناسە ئەم دوو پێناسەمان هەڵبژاردووە دوو پێناسەکەش زۆر زۆر دوورە لە هەموو واقعی پێناسەیەک و کە لەگەڵ ئیسلاما بگونج ئەمە یەکێکە لەو مەدرسانی کە مەدرسەی نووسرانی ئینسکلۆپیدیاکەی پێوترێ هەر یەکە لە ئاستی خۆی هەر معلومات هەر زانیاریەکی ئەنووسیەوە بەو شێوەیە ئەی نووسیەوە کە لە دینەکەی پێ بدە مەدرسەیەکی تر هەبوو مەدرسەیەکی دید و تێڕوانینی کۆمەڵایەتی سیاسی هەبوو کە یەکێکی وەکو جان جاک ڕۆسۆ سەرپەرشتیەکە یان پێشەوایەتی ئاڕاستەوانێتی کە خاوەنی کتێبی ئەلعقد الئیجتماعیە گرێبەستی کۆمەڵایەتی ئەمە کتێبێک بوو کە نووسیەوە جان جاک ڕۆسۆ ئەڵێ لە نێوان خەڵکی و دەسەڵاتدارانە گرێبەستێکی نادیار هەیە ئەم خەڵکە تەنازولیان لە کۆمەڵێک مافی خۆیان کردو بۆ ئەوی دەسەڵاتدار بتوانێ مرکزیان حکمی هەمویان بکە بتوانێت ئەمان بۆ هەمویان دەستە بەرکە یعنی ئەم خەڵکە وەختێک کە قوبولیان بووە بۆ نمونە پارتی لە بادی نانا ببێ بە دەسەڵاتدار بەو مەرجەی بتوانێت ئەمان بدا بە هەمویان مافی هەمویان بپارێزێ بتوانێت دەسەڵاتێ دروستکە کە ماف لە نێوانی خەڵکیە ئەرک لە نێوانی خەڵکیە دەسەڵات لە نێوانی خەڵکیە دیاری بکە سنوورەکان هەمووی لە نێوانی خەڵکیە دیاری بکە ئەم گرێ بەستە کۆمەڵایەتە دوای وای لێهات ئەم کتێبەی جان جاک ڕۆسۆ پێی وترا ئینجیلی شۆڕشی فەڕەنسی ینی بەقەدەر ئینجیلێک کاریگەری هەبوو لە دروستکردنی شۆڕشی فەڕەنسی هەروە بیرمەندێکی گەورەی ترۆک و مۆنتسکیۆ مۆنتسکیۆ کتێبێکی هەیە بە ناوی ڕۆحی یاساکان ئەم کتێبەش دیسان بووەوە بە وەکو پەیڕە و پرۆگرامی سەرانی شۆڕشی فەرەنسی وابوو کە هەموویان خوێندبوویانەوە، هەموویان مشەبەع بووبن وەکو ئیسفنجێک چۆن ئەخەیتە ناو ئاوەو هەڵیەمژێ، ئاڕاستەوانانی شۆڕشی فەرەنسی هەموویان بەم کتێبی مۆنتسکیۆ پەروەردە بووبوون. کاریگەری مۆنتسکیۆشە دوایی کە دێتەوە لەسەر کوردەکانی ئێمەش و لە ڕێی عەبدوڵا جەودەتەوە، دوای لە ساڵی 1970 کە ئینقلابەکە بەسەر سوڵتان عەبدولحەمیدا ئەکرێکە لە بیرمەندەکان کە تەلەبەی مۆنتسکیۆیە عەبدوڵا جەودەتەکە ئەو کاتە دکتۆرای هەبوو لە فەەنساوە مجلەی تەنویر ئەفکاری دەرەکرد ئەوانش دیسان کاریگەریان لەسەر کۆمەلگەکانی ئێمەش بۆ دوایی تر هەبوو بەڵام ئەلمانیت نەیتوانی لە وڵاتی ئیسلامە خۆی بگرێت چونکە مبڕری هەبوونی نییە چونکە ئەوەی کە مەسیحەتی کڵێسایی چرخەکانی ناوەڕاست لە ئەوروپا دروستی کردووە بە هیچ شێوەیەک لە دایرەی ئیسلامە جێگای نەبووت ئەو ناڕەسەنێتیەی ئەو دروستی کردو ئەو دیدلێڵیە ئەو هەموو طبقیەی ئەو دروستی کرد ئەو دەرەبەگایەتیە ئەو مشەخۆریە ئەو پارە کۆکردنەوەیە ئەو بەهشت فرۆشیە ئەو چینایەتی ئیکلیرۆسە و چین بەچین کە خەڵک سەرەکەوێتە سەرەوە هەمووی هەتا ئەبێ بە بەرپرس و مەسئول ئەوانە هیچی لە دایرەی ئیسلامە جێگایان نابێت ئەم مەدرسەی کۆمەڵکارییە، کۆمەڵایەتییە، سیاسییەش کە مۆنتسکیو و جان جاک ڕۆسۆ و ئەمانەی تر هاتنە پێشەوە، تەبعەن هەر یەکێک لەمانە دوای کاریگەری گەورەتریان دروست کرد، چونکە هەموویان ئەوەیان دیاری کرد، وتیان پەیوەستییەکانی نێوان خەڵکی بەرژەوەندین، تەبعەن ئیتر ئێستا فروعی تری لێ جیا بۆتەوە، بۆ نمونە کارل مارکس لە دواییە کە هات فەرقی هەیە لەگەڵ سارتەرە مەدرسەی وجودی مەدرسەی وجودی سارتەر و سیمۆندی بووار و ئەمانە ئەڵێن ئەگەر بەرژەوەندیە تاک کەسیەکانی خەڵک هاتنە دی معنای وایە بەرژەوەندی کۆمەلگا هاتووەتە دی بەڵام مارکس واناڵێ مارکسەڵێ نا پێویستە چینی پرۆلیتاریا بێتە سەر حکوم بۆ ئەوەی هەموو هۆکارەکانی وە بەرهەمهێنان بکەوێتە بەردەستی ئەو چونکە لە هێنانەدی بەرژەوەندی کۆمەڵگە هێنانەدی بەرژەوەندی تاکەکانیشی تایە بەڵام ئەو سەردەمە هەمووی مهم ئەوە بوو هەڵگەڕابوونەوە لە کەنیسە پەیوەندیەکانیان ناونابوو هاووڵاتێتی لەسەر ئەساسی ماف نەک لەسەر ئەساسی ئەوەی کە ئینتیمایان بۆ کاتۆلیکی هەیە یا پرۆتستانتی ئەمجارە ئینتیمان بۆ نیشتیمان هەبوو ئینتیمان بۆ قەومەکانیان هەبوو لە جاتیەوەی کە خوا بپەرستن ئینتیمایان ئەمجارە وەلایان بۆ شۆڕشەکە هەبوو هەموو تعلیماتەکەی ئەویان تەنفیزە کردو تعلیماتی کەنیسەیانە خستە لاوە هەرچەنە خۆی ئەمەی جانجاگرۆسۆش کە هێنابووە پێشەوە هەر بە تەنیا هی فکری خۆی نەبوو چونکە پێشترش ئەو فەیلەسوفانەی تر کە پێیانەوترێ فەیلەسوفی ئایدیالی میثالی ئەوانە پێشتر لە باسی المدینە الفاضلە کە فارابیش کتێبەکەی نووسیوە ئارا ئەهل المدینە الفاضلەی نووسیوە یا جمهوریەکەی ئیفلاتون قدیمە یان یۆتۆبیای تۆماس مۆر یان شاری خۆر کتێبێکی ترە هی کابرایە کە ناوی کامبانیلایە ئەمانە هەموو نووسیبوویان ئەمانە هەمووی پێشتر پێش جانجاگرۆسۆن بەڵام جانجاگرۆسوت توانی دید و تێڕوانینەکان وەکو بیرمەندێک بتوانێت تەنزیریکە بیخاتە قاڵبی خستنەکارەوە بتوانەوەیان لێ بکە بیانکە بە گیانێکی شۆڕژگێڕانەی کۆمەڵکاری گۆڕانکاری ناو کۆمەڵگەکەی لە فەڕەنسا فکری جان جاک ڕۆسۆش زیاتر فکرێکی تەدمیری بوو زیاد لەوەی کە فەلسەفی بێ چکە و کۆکەرەوەی ئەو دیدە فەلسەفیانەیە لە پێناوی ئەو چەکوشەی کە دروستی کرد بۆ سەر سەری کەنیسە و ڕماندنی کڵێسا مەدرسەی تر ئەمە تەمان مەدرسەیەک علمیە مەدرسەیەکی تر لەم لاوە کۆمەڵایەتیە مەدرسەیەکی تر فکری سیاسیە مەدرسەیەکی تر فەلسەفیە بەس فەلسەفیەکی ڕمێنەر فەلسەفیەک کە ئەوانیش پێشتر سابقەیەکیان هەیە بۆ نمونە ئەو فەلسفە کە پیانەوترا فەلسفەی عقلانی ئەوانە پێشتر باسی ئەویان کردبوو کە پەیوەندی نێوان تاک و کۆ پەیوەندی نێوان تاک و کۆ و دەسەڵات واتە دەوڵەت پەیوەندیان بەچیەوە هەیە ئەوان زووتر لەو سەردەمانە وتبوویان کە نابێت دین دەسەڵاتی بەسەر هەموو شتێکە هەبێ پێویستە دین لە دەوڵەت جیا بکرێتەوە بە شێوەیەکی عملی ئەوانە تەمان قدیم بوو چونکە ئەسڵی فکرەکەش وەک وتمان لە 1925 زاینیەوە لە زمانی قوستنتینەوە هەر هەبوو ئەمانەی مەدرسەی عقلانیەکەش وەکو فەلسفەیەک داوای ئەویانە کرد کە ئەیانوت پێویستە دینی سروشتی بێتە پێش واتە خەڵک ئیمان بێنە بەوەی کە سروشت دینی خۆیەتی وەک چۆنم حیواناتانە لە سروشتا ئەژین هەموو شتێکی ئینسانەکانیش پێویستە بگەڕێتەوە سەر سروشت بۆیە ئەمان بەرەڵاییەکی زۆرتریان داوا ئەکرد ئەیان وەک وەکو چۆن حیوان نەریتێکی نییە پێویستە ئینسانیش ئەو نەریتە بۆ خۆی دروست نەکە کە کۆمەڵە سنووری کۆمەڵایەتی بۆ دیارریەکە و ئەوەی کە سنووریشی دیاری کردوهی داب و نەریت دینە لەبەرە پێویستە دینەکە بخینە ئەو لاوە هەتاکو بتوانین دینی سروشتی بێنینە پێش ئەمانش تامان کەسانێکی ترە هاتنە پێشوێکێکی وەکو سپینۆزە سپێنۆزا بۆ خۆی جوولەکەیە تەوان یەکێکە لەوانەی ئەم مەدرسەی فەلسەفی عقلانی ئەبا بەڕێوە مەدرسەیەکی سروشتیە زیاتر تەمان تەسیراتی زۆر گەوری کرد ئەوش لەو سەردەمەیە چکە کتێبێکی نووسی بە ناوی پەیامی لاهوت و سیاسە یا پەیامێک لە لاهوت و سیاسەتە دەربارەی دین و سیاست کە ئەو شتانی ئەو باسیە کابریتە لە ڕماندنی جانیبی دینەکە بۆ ئەوەی دەوڵەت دەسەڵات داربێ بەسەر هەموو شتێکە دین لە دەوڵەت بە کامیلی جیا بکرێت و قیمەتی دین بە هیچ شێوێک نمێنێ ئەوەش یەکێ بوو لەو کتێبانی کە تەسیری کرد دوایی یەکێکی وەکو ڤۆلتێر کە هاتە پێشەوە هەر تەمانەمانە ڕموزی فەەنسان ڤۆلتێر یەکێکە لە بیرمەندەکانی تری شۆڕشی فەڕەنسی کە هەر گاڵتەی بە دین دێ هاتە پێشەوە دینی سروشتەکەی زیاتر چەسپاند هەروکو سپین و زاوەکو ئەوانی تر تەبان هاتن ئەجا هاتن باسی یاسای سروشتیان کرد ڤۆلتەر زیاتر باسی یاسای سروشتەکە کە ئێمە وەکو کائینێکی ئینسانی ئەبێ هەر وەکو حیواناتی تر بین کە چی ژیان ئەیگۆڕێ چی بەسەرا دێ پێویستە ئێمە هەر وەکو ئەو حیواناتانی تر بژین ئەجا ئەو باسی ئەوواکە ئەڵێ ئەگەر کەسێک ڕۆیشت بۆ دزی کردن ئەم دزیە سروشتیە زۆر ئەهوەنترە وەک لەو دزیە مقدەسەی کە کڵێسا ئەیکە بە ناوی دینەوەیکە تەمان بۆیە هەموو شتێک لەوانە ڕەتفعلێکی هەبوو کە بەرامبەر بە کڵێسا ئەیان کردەوە هەمیشە دائیم دائیمە باسی ئەوانە کردەوە کە کڵێسا وای کردو بۆیە پێویستە ئێمە لە ڕەدی ئەوە وا بکەین هەرچەنەیەکی چوکو جانجاگرۆسۆ و ڤۆلتێر و ئەمانە نەگەشتە شۆڕشی فەڕەنسی ئەوان پێشتر تەوان مردبوون بەڵامیکی چوەکو کانت کە فەیلسوفێکی ئەڵمانیە ساڵی 1940 ئەو تەئیدی ئەم فکرەی یاسای سروشت و دینی سروشت و ئەم جۆرە شتە سروشتیانەی هەموو کردەوە ئەویش کتێبێکی دانا کە ئەویش کاریگەری زۆر گەورەی هەبوو کتێبەکەی بە ناوی دین لە سنووری ئەقل و لە سنووری ئەقلا ئەوش باسی ئەوەی کردەوە هەروەها تەمان کتێبی تر هاتنە پێشەوە باسی دادگای باسی داد دادی کۆمەڵایەتیەکە یان باسی دادی سیاسیەکە هەندێک کتێبی تر هاتنە پێشەوە یەکێکی وەکو ولیەمش دولین کە لە ساڵی 1993 ولیەمز دوین 1993 کتێبێکی نووسی بە ناوی دادی سیاسی یان دادپەروەری سیاسی لەو کتێبە کە داواکە بە سەریحی دین بخرێتە کەنار و هیچ قیمەتێکی بۆداننرێ و و دیدی لادینی نادینی یان سکولاریزم یان لایکیزم بکرێ بە دینێکی مقدەس لە نێوانی خەڵکەکەیانی بە دید و تێڕوانینێکی مقدەس تەماشا بکرێت و یەکێک کەوابوو سەرەکی ترین زمینەیەک کە ئەم دیدی نادینیەی لە ئەوروپایە کرد بە دینێکی ئیلحادی بە بێدینیەکی گەورە لە هەموو ئەوروپایە سەبەبەکەی هەبوونی ئەم فکرە فەلسەفیە نادینیانە بوو و ملحیدانە بوو کە هەر یەکێک لەمانە لە ئاستی خۆیەوە یەکێک لەلایەنی زانستیەوە چووە پێشەوە بە کڵێسای کێشایەکە لەلانی فەلسەفیەوە چوو یەکێک لەلایەنی عقلانیەوە یەکی جیتر لەلانی کۆمەڵایەتیەوە یەکێک لەلایەنی سیاسیەوە هەر یەکێک لەمانە ڕۆشتنە پێشەوە بەو شێوەیە ئەوەندەی تر کڵێسایەن تەزعیف کرد داوای لێبردنەکەم لێرە کاتی نوێژی مەغریبە ماوەی دە دقیقەیەک یا کەمتر زیاتر انشاالله جاازەیەک وەرەگرم و پاشان دێمەوە خزمەتتان تەکمیلەی باسەکە ئەەکەینەوە انشاءله خخوای گەورەیە مەشەوەش سەرکەوت بکە